لەو ڕۆژەدا کە کارەساتەکەت دەبینن هەموو شیردەرێک لە شیرە خۆرەکەی بێ ئاگا دەبێت و فەرامۆشی دەکات هەموو سک پڕ و دووجانێکیش کۆرپەلەکەی دادەنێت خەڵکی دەبینیت وەکو سەرخۆشن لە ڕاستیدا سەرخۆشیش نین بەڵکو و سزای خودایی زۆر سەخت و سامناکە و سەری لێ شێواندون. ئەی خەڵکینە! ئەگەر ئێوە گومانتان لە زیندووبوونەوە هەیە، ئەوە چاک بزانن کە ئێمە سەرەتا ئێوەمان لە خاک و خۆڵ دروست کردووە، لەوە دوا نەوەکان لە نوتفەیەک پەیدا بوون، پاشان نوتفەش دەبێتە خۆ هەڵواسەرێک لەناو منداڵداندا، لەوە دوا دەبێتە گۆشتپارەیەکی تەواو و سەروسیمادار یا ناتەواو. هەموو ئەم شتانە دەهێنینەوە یادتان تا بۆتان ڕوون بکەینەوە کە ئێمە ئاوا ئێوەمان دروست کردووە و دووبارە دروستکردنەوەشتان لامان ئاسانە ئەوەشی بمانەوێت لە منداڵدانەکاندا جێگیری دەکەین تا کاتێکی دیاری کراو لەوە دوا بە ساوایی و بە بچووکی دەرتان دەهێنین لە سکی دایکتان دوایی بۆ ئەوەی گەورە ببن و بگەنە ئەو پەڕی هێز و تواناتان هەتانە دەمرێنرێت بە گەنجی هەشتانە دەگەڕێنرێتەوە بۆ پەرپوترینی تەمەنەکان بۆ ئەوەی هیچ شتێک نەزانێت دوای ئەوەی جاران دەیزانی بەڵگەیەکی تریش لەسەر زیندووبوونەوە ئەوەیە کە ئەی ئینسان تۆ زەویش دەبینیت وشک و برنگە جا کاتێک ئاوی بارانمان بەسەردا باراند دا دەچڵەچێت و دەلەرزێت و تۆوەکان چەکەرە دەکەن و ڕەگ و چڵ دەردەکەن و دەڕوێن ئەم شتانەی کە باس کران بۆ ئەوەیە کە دڵنیابن هەر خوددا زاتێکی حەق و ڕاستە بێگومان هەر ئەویش بە ئاسانی مردووان زیندوو دەکاتەوە و بەڕاستی ئەو پەروەردگارە دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە وأن الساعة آتية لا ريب فيها وأن الله يبعث من في القبور بێگومان قیامەتیش هەر بەرپا دەبێت و پێش دێت و ئەویش ئەو حاڵەتەیە کە دنیا بە دڵی ئەو بێت ئەگەر تووشی خێر و خۆشی بوو دڵی پێی خۆشە خۆ ئەگەر تووشی تاقی کردنەوەیەک هات سواری سەری خۆی دەبێت و هەڵدەگەڕێتەوە ئابە و حاڵەتەی دنیا و قیامەت لە دەست خۆی دەدات و زەرەرمەندی هەردوو لایە و هەر ئەوەشە خەسارەتمەند و زەرەرمەندی ڕوون و ئاشکرا فلیمدد بسبب الی السماء ثم لیقطع فلینظر هل یذهبن کیده ما یغیظ ئەو کەسەی وا دەزانێت و وا گومان دەبات کە خدا هەرگی سەری ناخات و پشتیوانین لێ ناکات نە لە دنیادا نە لە قیامەتدا دەبا پەتێک بە بەرزیەوە هەڵبواسێت ملی خۆی پیادا بکات ئینجا بی بڕێت و خۆی بخنچێنێت یاخود کەسێک وا گومان دەبات کە هەرگیز خودا پێغەمبەر و پەیامەکەی سەرناخات لە دنیا و لە قیامەتدا با بڕوا بهێنێت بە ئاینێکی ئاسمانی پاشان پاشگەز بێتەوە با تەماشا بکات و بزانێت ئەو پیلان و فێڵ و نەخشەیەی ڕق و کینە و بغزی لا دەبات وكذلك أنزلناه آيات بينات وأن الله يهدي من يريد لەگەڵ سابیئەکاندا کە فریشتە پەرست یا ئەستێرە پەرستن و گاورەکان و ئاگرپەرستەکان و ئەوانەی کە هاوەڵیان بۆ خوددا بڕیارداوە بێگومان خدای گەورە لە ڕۆژی قیامەتدا جیایان دەکاتەوە لە یەکتر و بڕیاری خۆی دەدات لەسەریان ئایا نەتبینیوە و نەتبیستوە کە بەڕاستی هەر کەس و هەرچی هەیە لە ئاسمانەکان و زەویدا سوژدە بۆ خوددا دەبەن هەروەها خۆر و مانگ و ئەستێرە و چیاکان و درەخت و ماڵات و زۆرێک لە خەڵکی زۆرێکیش خۆی شایستەی سزا و تۆڵە کردووە جا ئەوەی خوددا قەدر و ڕێزی بشچێنێت و ڕیسوای بکات ئەوە هیچ ڕێز لێنەرێکی نییە ئەمانە دوو دەستەی دژ بە یەکن، ئیمانداران و بێباوەڕان، کردیانە کێشە لە بارەی پەروەردگاریانەوە لە زات و سیفات و قەزا و قەدەری و هەتا دوایی. جا ئەوانەیان کە بێباوەڕ بوون پارچە پۆشاک لە ئاگر بڕاوە بە باڵایان ئاوی زۆر لە کوڵ لە سەرویانەوە دەکرێت بەسەریاندا لە دەرەنجامی سەرسەختی و سەرکەشیاندا. بەڕاستی خودا ئەو کەسانەی کە باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان ئەنجام داوە دەخاتە ناو باخەکانی بەهشتەوە کە چەندەها ڕووبار بەژێر درەختەکانیدا و بە بەردەم کۆشکەکانیدا جاری و ڕەوانە دەستیان دەڕازێنرێتەوە بە بازنی ئاڵتون و مرواری لە شێوەی سەعاتی دەست و هەر جۆرێکدا کە حەزی لێ بکەن پۆشاچیشیان لەو بەهشتەدا ئاوریشمی جوان و نایاب و هەمە ڕەنگە. دوای تەواوبوونی فەرمانمان پێدا کە هیچ جۆرە هاوەڵێکم بۆ بڕیار نەدەیت و بیکە بە بنکەی یەک خوددا ناسی و ماڵی من پاک بکەرەوە بۆ ئەوانەی بە دەوریدا دەسوڕێنەوە یاخود بە پێوەن یان لە کوڕنووش و سوش دەبردندان. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلی کل ضامر یاتین من کل فج عمیق جابانگی خەڵکی بکە و جاڕ بدە لە ناویاندا بابێن بۆ حەج ئەوانیش بە پیادە دێن بەدەم بانگەوازەکەتەوە یا بە سواری ئەو شترانەی کە دووری ماوەکە لاوازی کردوون و گۆشتی مەڕ و بزن و گا و وشتر بۆتان حەڵاڵە جگە لەوانەی کە بەسەرتاندا دەخوێنرێتەوە و قەدەغە کراوە جا لەبەر ئەوە خۆتان لە پەرستنی بتە ناپوخت و بێنرخەکان بپارێزن هەروەها لە گوفتاری درۆ و قسەی هەڵبەستراو خۆتان دوور بگرن. هەوڵبدەن هەمیشە شوێن ڕاستی بکەون و ملکەچ بن بۆ حەق لەبەر خاتری زاتی خودا نەکەن هیچ شەریک و هاوڵێکی بۆ بڕیار بدەن جا ئەوەی هاوڵ و شەریک بۆ خودا بڕیار بدات وەکو ئەوە وایە لە ئاسمانەوە بەر ببێتەوە و باڵندە پەلاماری بدات و پارچە پارچەی بکات یاخود ڕەشەبایەکی بەهێز بیفڕێنێت و بیبات بۆ شوێنێکی دوور و قووڵ. ذلک ومن یعظم شعائر اللە فانها من تقوی القلوب. بەو شێوەیەی کە حەج باس کرا پێویستە ئەنجام بدرێت جا ئەوەی ڕێز دادەنێت بۆ دروشم و بەرنامەکانی خودا، بۆتان هەیە چەندەها سوود وەرگرن لەو ماڵاتەی دانراوە بۆ قوربانی تا کاتی دیاریکراو کە ڕۆژانی جەژنی قوربانە لەوە دوا شوێنی سەربڕینیان بەرە و ماڵە دێرینەکەی خودای گەورەیە ولكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على بۆ هەر ئوممەتێک لە ئوممەتانی پێشوو ڕێوشوێن و بەرنامەیەکمان بۆ داناون بۆ خوداپەرستی و قوربانی تا ناوی خودا بەرن لە کاتی سەربڕینی ماڵاتەکاندا خودای ئێوە خودایەکی تاک و تەنهایە هەمووتان تەسلیم و ملکەچی ئەو بن مژدەش بدە بە بەندە ملکەچ و فەرمانبەردار و دڵ ئاوەدانەکان. ئەوانەی کاتێک ناوی خودا برا یا باسی دەسەڵات و ڕەحمەت و زات و سیفاتی کرا دڵەکانیان دادەسڵەچێت و تەزووی پیادا دێت ئەوانەی خۆگر و ئارامگرن لە بەرامبەر ئەو ناخۆشیانەوە کە تووشیان دەبێت ئەوانەی کە نوێژەکانیان بە چاچی ئەنجام دەدەن و لەو ڕسق و ڕۆزیی کە پێمان بەخشیون دەبەخشن کذلک سخرناها لکم لعلکم تشکرون ئێمە سەربڕینی قوربانیە دابەستەکانمان بڕیارداوە کە هەندێک بن لە دروشمەکانی خودا کە لە کاتی حەج و جەژنی قورباندا ئەنجام دەدرێت بێگومان خێروبێری زۆری تێدایە بۆتان بازاڕی کڕین و فرۆشن دەجوڵێنێت و هەژاران تێردەبن لە گۆشت پاداشتی زۆری قیامەتیش مسۆگەر دەکات هەتا دوایی دەناوی خودا ببەن لە کاتی سەربڕینیدا بڵێن بسم اللە اللە اکبر کاتێک ئامادەکراون و ڕیزکراون بۆ سەربڕین جاکاتێک کە سەربڕان و گیانیان تیادان نەما و پاک کران و پارچە پارچەکران لێیان بخۆن و بەشی هەژاران و سوالکەرانی لێ بدەن ئابەو شێوەیە ئێمە ماڵاتمان بۆ ئێوە ڕام هێناوە بۆ ئەوەی سوپاسی خودا بکەن. دڵنیابن هەرگیز گۆشتەکەی و خوێنەکەی بە خودا ناگات بەڵکو تەقوا و پارێزکاری ئێوە بەو دەگات و حسابی بۆ دەکات ئابە و شێوەیە دەبینن بە چاوی خۆتان ماڵاتی بۆ ئێوە ڕامهێناوە تا لە کاتی سەربڕیندا ئەلله و ئەکبەر بڵێن و قەدری پەروەردگاری گەورە بزانن کە هیدایەتی داون و مژدەیش بدا بە چاکەکاران و خێرخوازان. ئەوانەی کە بە ناحەق لە وڵاتیان دەربەدەر کران تەنها تاوانیان ئەوە بوو کە دەیانوت پەروەردگارمان ئەڵڵایە خۆگەر خدا خەڵکی نەدا بە یەکدا و حەق دژی بەتاڵ نەوەستێت هەرچی شوێنی خواپەرستی جوولەکە و گاور هەیە لە خەڵوەتگە و کڵێسا و کەنیسا هەروەها مزگەوتەکانیش کە ناوی خدای زۆر تێدا دەبرێت هەمووی کاول دەکرێت سوێن بێت بێگومان خدا ئەو کەسە سەردەخات کە پشتگیری ئاین و بەرنمەکەی دەکات و ئەگەر خودانەناسان بڕوا بە تۆ ناکەن و بە درۆت دەزانن ئەوە دڵنیابە کە پێش ئەوان هۆزی نوح و عاد و ثەمود پێغەمبەرەکانی خۆیان بە درۆ زانیوە و بڕوایان پێ نەکردوون وقوم ئیبڕاهیمە وقوم لوط وبئر معطلة وقصر مشید چەندەها شار و شارۆچکەمان لەناو برد لە کاتێکدا دانیشتوانی ستەمکار بوون ئەوە تا دەبینیت خانوبەرەکانیان بەسەر یەکدا تەپیوە بیری ئاوی لە کارخرا و کۆشک و تەلاری بەرز و بڵندی زۆریشمان بە چۆڵی هێشتەوە و بێ خاوەن ماوەتەوە کە بەڵگەیە لەسەر خەشم و قینی خوددا لێیان. ئایا ئەوانە بەسەر زەویدا نەڕۆیشتوون بە دڵ و دەروونێکی هۆشیارەوە تا بیرێک بکەنەوە کوان خەڵکانی ڕابردوو ئەو شارانە بۆ کاول کران چێ ئێمەی دروست کردووە ئامانج لە ژیان چییە؟ یان خاوەنی گوێ و دەستگای بیستن نەبوون بەسەرهاتەکانیان ببیستن و لێکی بدەنەوە پێش تۆ هیچ پێغەمبەرێکی پەیامدار و بێ پەیاممان ڕەوانە نەکردووە ئاواتی نەخواست بێت بە باوەڕهێنانی قەومەکەی بەڵام کاتێک ئاواتی خواستووە شەیتان ئەوەی بە فرسەت زانیوە شتی نابەجێی تێکەڵ بە ئاواتەکەی کردووە اینجا خودداش فریای کەوتووە و ئەوەی شەیتان فڕی داوەتە ناو ئاواتەکەیەوە سڕیویەتیەوە لەوە دوا خدای گەورە ئاەت و بەرنمەکەی خۆی چەسپا و دامەزراو کردووە خودای گەورە بۆیە ئەو دەسەڵاتەی داوە بە شەیتان تا ئەو خەتەرە و خەیاڵ و وەسوەسەیی شەیتان فڕێی دەداتە نێو ئاواتی پێغەمبەرانەوە ببێتە هۆی سزا و تاقیکردنەوە بۆ ئەوانەی لە دڵ و دەروونیاندا نەخۆشی دووڕوویی و ناپاکی هەیە و بۆ ئەوانەشی کە بەرامبەر ئاینی خودا دڵڕەقن بۆ ئەوەش ئەوانەی زانست و زانیاریان پێ بەخشراوە دڵنیا بن و بزانن کە بێگومان ئەم قورئانە حەقیقەت و ڕاستە و لەلایەن پەروەردگاری تۆوە ئەی محەممەد ڕەوانە کراوە ئینجا بڕوای پتەوی پێدەهێن و دڵەکانیشیان ملکەچ دەبێت بۆ خودا بێگومان خودا هیدایەت دەری ئەوانەیە کە باوەڕیان هێناوە بۆ ڕێگە و ڕێبازی ڕاست و دروست وَإِنَّ اللَّهَ لَهُوَ خَیْرُ الرَّازِقِینَ ئەوانەشی کە لەبەر ڕەزامەندی خودا و لە پێناوی سەرخستنی ڕێبازەکەی ئەودا کۆچیان کرد لەوە و دوا کوژران و شەهید کران یاخود مردن سوێن بێت بێگومان خودا لە ڕزق و ڕۆزی چاک بەهرەوەریان دەکات بەڕاستی خودا هەرخۆی چاکترین ڕزق و ڕۆزی بەخشە. لەوەودوا دەسترێژی بکرێتەوە سەر و ستەمی لێ بکرێت ئەوە بێگومان خودا سەری دەخات بەسەر و ستەم کارەدا بەڕاستی خودا زۆر چاوپۆشی دەکات و لێ خۆش بووە لەو کەسانەی واز لە ستەم دهێنن یاخود توانای تۆڵە سندنیان هەیە و چاوپۆشی دەکەن. ئەو بیستن و بینینەش بەهۆی ئەوەیە چونکە بەڕاستی هەر خودا خۆی حەق و ڕاستە ئەوانەشی کە ئەوان هانا و هاواری بۆ دەبەن لە جیاتی ئەو هەر ئەوە خۆی بەتاڵ و ناحەقیە بێگومان ئەو خوددایە بڵند و بەرز و مەزن و گەورەیە ئەلم تەڕە أن الله أنزل من السماء ماء فتصبح الأرض مخضرة هەرچی لە ئاسمانەکاندایە و هەرچی لە زەویدا هەیە هەمووی ئەو زاتە خاوەنیانە بەڕاستی هەر خوددا خۆی دەوڵەمەند و بێنیازە و هەر خۆی شایستەی سوپاس و ستایشە ألم تر أن الله سخر لكم ما في الأرض والفلك تجري هەرچی لە زەویدا هەیە بۆ ئێوەی ڕامهێناوە، هەروەها کەشتیەکانیش کە لە دەریاکاندا دەڕوات بە فەرمانی ئەو زاتە، ئاسمانیش ڕاگیر دەکات لەوەی کە بکەوێت بەسەر زەویدا مەگەر بە ویست و فەرمانی خۆی، بەڕاستی خودا بۆ خەڵکی زۆر بەسۆز و مێهرەبان و لێخۆشبوو و بەخشندەیە. بۆ هەر میللەتێک بەرنامە و پڕۆگرامێکمان دیاری کردووە پەیڕەوی دەکەن و لەسەری دەڕۆن بە گوێرەی کات و شوێن و بارودۆخیان ئەم بەرنمەیەشمان نردووە بۆ هەتا هەتایی کەواتە با خاوەن ئاینەکانی تر نەیکەنە کێشە و ئاژاوە لەگەڵتدا لەبارەی ئەم ئاینەوە ئەی محەممەد بەردەوام بانگەوازی خەڵکی بکە بۆ لای پەروەردگارت چونکە بەڕاستی تۆ لەسەر ڕێگە و ڕێباز و هیدایەتێکی ڕاست و دروستیت. ئەی هۆشمەند، مەگەر نەتزانیوە کە بەڕاستی خودا ئاگا و زانایە بە هەرچی لە ئاسمان و زەویدا هەیە و هەموو ئەو شتانەی کە دەیکەن لە کتێب و دۆسێی لەوح المحفوظدا تۆمار کراوە، بەڕاستی ئەو کارە بۆ خودا زۆر ئاسانە. کاتێک کە ئایەتەکانی ئێمە بەڕوونی و ئاشکرایی بەسەریاندا دەخوێنرێتەوە لە ڕوخساری ئەوانەدا کە بێ باوەڕن بێزاری و تاڵی و گرژی بەدی دەکەیت بە جۆرێک خەریکە هێرش بەرنە سەرەوانەی کە ئاەتەکانی ئێمەیان بەسەردا دەخوێندنەوە پێیان بڵێ ئایا هەواڵتان بدەمێ بە خراپتر لەو کینە و بغزەتان ئەویش ئاگری دۆزەخە کە خدای گەورە بەڵێنی داوە بەوانەی کە بێ باوەڕن پێی ئای کە سەرنجام و چارە نووسێکی خراپە يا أيها الناس ضرب مثل فاستمعوا له ئەی خەڵکینە نمونەیەک هێنراوەتەوە چاک گوێی بۆ بگرن بەڕاستی ئەوانەی کە هانا و هاواریان لێ دەکەن لە جیاتی خوددا هەرگیز ناتوانن تاکە مێشێک دروست بکەن هەرچەندە بۆ ئەو کارە کۆ ببنەوە و یارمەتی یەکتریش بدەن و ئەگەر مێشەکە شتێکیان لێ بفڕێنێت ناتوانن لێی بسەنەوە داواکار و داوا لێکرا و هەردووچیان لاواز و بێ دەسەڵاتن. یعلم ما بین ایدیهم وما خلفهم وإلی اللە ترجع الأمور خودا ئاگایە بەوەی کە لە پێشیانەوە ڕوویداوە و بەوەش کە لە ئایندە و داهاتوودا ڕوودەدات و هەموو کار و هەموو شتێک بۆ لای خوددا دەبرێتەوە. هەروەها بەردەوام بن لە خەبات و جیهاد و هەوڵ و کۆشش لە پێناوی خوددادا بەو شێوەیەی کە شایستەیەتی لە بەرخاتری ئەو بێت ئەو زاتە بۆ ئەوە هەڵی بژاردون و لە ئاین و بەرنمەکەیدا هیچ جۆرە شتێکی ناڕەوا و قورس و گرانی لەسەردانە ناون کە نەتوانن ئەنجامی بدەن جا ئەم بەرنمەیە ڕێ و شوێن و بەرنمەی ئیبراهیمی باواتانە کە پێشتر هەر خودای گەورە ناوی ناون مسلمان و لەم قورآانەشدا بە مسلمان ناوی بردوون تا پێغەمبەر ببێتە شایەت بەسەرتانەوە کە پەیامی خدای پێڕاگەیاندون و ئێوەش بەگەیاندنی ئەو پەیامە ببنە شایەت بەسەر خەڵکیەوە کەواتە نوێژەکانتان بەچچی ئەنجام بدەن و زەکاتیش لە ماڵ و سامان و زانستی و هێستان دەربکەن و پشت بە خوددا ببەستن چونکە هەر ئەو زاتە یار و یاوەرتانە، جا دڵنیا بن کە خودا چەندە یارمەتیدەرێکی چاکە و چەندە پشت و پەنایەکی بەهێز و بەنرخە.